کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا دوو سی خولەکی نیوەڕۆ حەفت و سی خولەکی ئێوارە یەکی شەو لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنەتی ژیان و مردندا بوو ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان سڵاتان لەبێت خۆشەویستانی ڕادیۆی هێلین و کتێبخانەی هێلین ئاسوودەین لەگەڵتانین دووبارە بۆ خوێندنەوەی کتێبێکی تر بە ناونیشانی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە. خۆشەویستان هیوادەخوازین کات و ساتێکی خۆشی لەگەڵدا بەسەر ببەن و و سوود لە خوێندنەوەی ئەم کتێبەدا ببینن. فەرموون لەگەڵمان بن لە بەشی یەکەمی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە. خۆشەویستی چییە؟ بابەتی ئەم باسە جوانەی ئەفڵاتوون سەبارەت بە وەڵامی ئەم پرسیارەیە کە خۆشەویستی چییە؟ ئەرێ بەڕاست خۆشەویستی چییە؟ ئایا کەس دەتوانێت بڵێت خۆشەویستی بوونی نییە؟ کەواتە خۆشەویستی بوونی هەیە. مەگەر دەکرێت بوترێت هەستی ئەڤیندارانە بوونی نییە؟ بەڵام تێگەیشتن و ناسینی وردی ئەم تایبەتمەندییەیتیەی مرۆڤ ئەرکێکی زۆر دژوارە. خۆشەویستی تەنیا تایبەت بە مرۆڤ نییە، بەڵکو دیاردەیەکە. کە شێوازەکانی لە ئاژەڵەکانیشدا دەبینرێت. ئایا دەکرێت خۆشەویستی بە هاوتەریبی خۆشویستن بزانرێت؟ یان ئەم دوانە بابەتی زۆر لەیەک نزیکن؟ لەوانەیە بتوانرێت بوترێت کە ئەم دوانە لەیەک ڕەگەزن. لە سەردەمانی دوورەوە ئەم دیاردەیە بزوێنەری مرۆڤ بووە و لەو باسانەیە کە ئەندێشە و بیری مرۆڤی خۆبەخۆ بە خۆی سەرقاڵ کردووە و بارودۆخی ئەوی گۆڕیوە و هەندێکجار ئەوی کەیفخۆش و هەندێکجاریش خەمبار کردووە. بەڵام لە هەردوو حاڵەتەکە بۆ مرۆڤ بە چێژ بووە، چێژێک کە هەم خەمی لەگەڵدا بووە و هەم خۆشی. بێگومان خۆشەویستی هەستێکە کە لەگەڵ هێزی سێکسی مرۆڤ پەیوەندێکی زۆر نزیکی هەیە. هەرچەند کە حاڵەتە سێکسییەکانی مرۆڤ شەرمی بۆ دەهێنێت و ناچاری دەکات کە لەنێوان حەزی سێکسی و ئەڤین جیاوازی دابنێت، بەڵام ناشاردرێتەوە کە ئەم دوو هەستە هەم بە جیا دەتوانن چاڵاکی بنوێنن و هەم بەیەکەوە. کاتێک کە ئەم دوانە ببنە هاوڕێ، مرۆڤ هەستێک پەیدا دەکات کە دەکرێت ناوی لێ بنرێت هەست باڵایی. هەست باڵایی ڕەزامەندی ژیانی ژن و مێردایەتی مسۆگەر دەکات و هەندێک جار نەبوونی ئەم هەستە دەبێتە هۆی گرفتی ناو ماڵ. نهێنی بەختەوەری و گەیشتن بە هەست باڵایی مەسەلەیەکی فێرکاری نییە، بەشێک لەوە دەگەڕێتەوە بۆ حەزی دەروونی مرۆڤ و هەندێکیش، بۆ کار و کردەوەکانی ژن و مێرد کە دەبێتە هۆی بزواندنی حەزی سێکسی و زەمینەی نزیکی و لێکگەیشتن دەڕەخسێنێت. کاتێک ئەم لێکتێگەیشتن و هاودەڵییە دروست بوو، بە دڵنیاییەوە هەستی خۆش ویستن بەهێز دەبێت و چێژ وەرگرتن لە حەزی سێکسیش زیاتر دەبێت. بەڵام هەر کە قسەکردن پێ دەنێتە ناو خەڵوەتگای ئێمەوە، شەرم و ڕەوشت دەست بە سەر کۆنەکردنی دەکەن و داب و نەریتی گشتی ڕێزی لێ دەنێت و لەناکاو ئێمە زۆربەی قسەکانمان واز لێ دەهێنین و باسکردنیان بە بێ ڕەوشتی دەزانین و زمانی خۆمان دەگرین، بەڵام ئەندێشە بە سەرقاڵی دەمێنێتەوە. ئەندێشە زمان نییە، کە لەناو دەمدا بەند بکرێت، بەڵکو ئەندێشە وەک قسە وایە. قسە لە ناو دەمدا دووبارە دەبێتەوە هەرچەند زمان لە ناو دەمدا نەسوڕێتەوە. هەموو ئەم وتە و هەست و حەز و شەهوەت و جوانپەرستیانە کە شەرم ڕێگرە لە باسکردنیان چەندەها جار لە مێشکدا دووبارە دەبنەوە و لە ئەنجامیشدا بۆ فەرامۆشخانەی مێشک یان بۆ ئەرشیفی مێشک کێرتکس، دەچن و کۆدەکرێنەوە هەتا لە دەرفەتێکی نا سروشتیدا سەرهەڵبدەنەوە، جا ئەم دەرفەتە لەوانەیە لە خەو یان لە خەیاڵدا بێت کە بەشی ئۆتۆماتیکی مێشک هەندێک جار بە ویستی خۆی دەریان دەهێنێت و چێژ لە دیمەن و وێنەکانی وەردەگرێت و یان هەندێک جاریش دیسانەوە بە بزواندنی شەرم ئەوانەی کە خۆ بە خۆ هاتوونەتە دەر سانسۆر دەکات و بە نابەدڵ لە خەوێکی شیرن بە ئاگادێننەوە. بەڵێ، ناکرێت جوانی ڕەت بکرێتەوە. ناکرێت هەستی جوانپەرستی مرۆڤ بەلاوە بنرێت. خۆشەویستی لە ڕاستیدا جۆرە ڕاکێشانرێکە بەرەو جوانی. ئەم جوانییە لە هەر شتێکدا دەتوانێت خۆ بنوێنێت، خانوویەکی جوان، دیمەنێکی جوان، ژنێک یا پیاوێکی جوان. لە ڕاستیدا لە ڕووی فسیۆلۆژییەوە بزواندنی خانە عەسەبییەکانی مێشک بەرامبەر بە جوانی پێی دەوترێت خۆشەویستی. ئەم بزواندنە دەبێتە هۆی دەردانی ماددەی وزەبەخش و چێژی بەشێک کە جۆرێک هەستی دڵنیایی و نەرمی بە عەسەبەکانی جەستە دەدات، کردەوەی سێکسی توندترین و ڕاستەوخۆترین بزوێنەرە لە دەردانی ئەم ماددەیە. لە ڕاستیداوە عەسەبە هەستیارەکانی جەستەن کە لە بەرامبەر جوانیدا دەبزوێن و هەستی خۆشویستن و چێژ وەرگرتن بە مرۆڤ دەبەخشن. کەواتە بە شێوەیەکی خۆبەخۆ مرۆڤ جوانپەرستە. مەگەر هۆی بەلاوەنان و پشتگوێخستنی بەردەوامی ئەم هەستە خانە عەسەبییەکانی لە جوڵە خستبێت، کە بە جۆرێک ئەم مرۆڤانە خوڵق و خووی نامیهرەبانی و توندیان هەیە. حەزی سێکسی لەو جۆرە کەسانەدا زۆر بە توندی کار دەکات و زۆر بە کەمی دەگاتە هەست باڵایی. لەوانەیە بتوانرێت لە ڕوانگەی دەروونناسی و فیزیۆلۆژی مێشک و ئەعسابەوە، سەبارەت بە زۆربەی کەسایەتییە خوێنڕێژەکانی مێژوو قسە بکرێت و ئەوانە بە جۆرێک نەخۆشی ئەژمار بکرێن کە لە ماوەی ژیانی تایبەتیاندا تووشی بوون. ئێستا کە لە جیهانی خۆشەویستی مێشکدا هاتینە ناو جیهانی خۆشەویستی کۆمەڵگا و مێژوو پێویستە بە کورتی ئاماژە بە دوو خاڵی گرنگ بکەین ئەم دوو خاڵە لە باسەکەی ئەفلاتوونیشدا هاتووە یەکیان حەز لە هاوڕەگەزکردن و ئەوی تر تایبەتمەندی کۆمەڵگای داخراو و دیکتاتۆری سەبارەت بە خۆشەویستی. ئەفلاتوون زۆر بە جوانی باسی لە حەز لە هاوڕەگەز کردن کردووە و ئەمەش وا دەگەیەنێت کە پێشینەی ئەم حەزە بەلاوەندراوەی مرۆڤ بۆ سەردەمە زۆر کۆنەکان دەگەڕێتەوە. حەز لە هاوڕەگەزیی جوان چەندەها جار لە ئەدەبیاتدا ئاماژەی پێ کراوە. نموونەی سوڵتان مەحموودی غەزنەوەی، ئەیاز، لە تاریخی بەیهەقی، دا لای هەمووان ئاشکرایە. ئایا سەیر نیە کە سوڵتانێک بەهێز وشەوکەتی مەحمود کە دەتوانێت هەر ئافرەتێک وەدەست بهێنێت ئەوەندە حەز بە غوڵامێکی جوان بکات؟ تەنانەت لەم سەردەمەشدا کەم نین ئەو کەسانەی کە ئەم جۆرە حەزە یاساغەیان هەیە. بیرەوەری ئەم حەزانە هۆکارێک نیە بۆ ئینکارکردنیان. ئەمڕۆ زانست بێ دەمارگیرتر لەوەیە کە ئەم ڕاستیانە بە گۆچانی تانە و تەشەرلێدان بشارێتەوە، بەڵکو دەستدەکات بە ناسینی ئەوانە و هۆکارەکانی سەرهەڵدانیان، تەنانەت لە نموونە مێژووییەکانیشدا، دەکرێت بە چاوی لێبوردەیی لێی بڕوانرێت و هۆکارە زانستییەکانیان شی بکرێتەوە. دەروونناسی خود، هەر کەس لە دەروونی خۆیدا هەستی بە هەندێک تایبەتمەندی لە بوونی خۆیدا کردووە، تەنیا پێویستە هەندێک لەگەڵ خۆی ڕووڕاست و ئاسوودە بێت، هەر کەس دەتوانێت دەروونناسی خۆی بێت و هیچ دەروونناسێک ناتوانێت لە خودی هەر کەسێک تێبگات. کەواتە لەوانەیە ئەم پێنووسە لە هەندێک لە دادوەرییەکانیدا هەڵخریسچێت لەبەر ئەوەی دادوەری و هەڵسەنگاندنی هەر کەسێک دەسپێرنە دەست دەروونناسەکەی دەروونی خۆی و ئێمە هەوڵ دەدەین بە جۆرێک ئێوە لە دەروونی خۆتاندا بۆ دۆزینەوەی دەروونناسە ونبووەکەتان بانگهێشت بکەین. ئایا هەرگیز هەستتان نەکردووە کە لە دەروونی خۆتاندا دەتوانن لەگەڵ کەسێکدا وتووێژ بکەن، باسی دڵی خۆتانی بۆ بکەن، شەرمی لێ مەکەن، گوێ لە قسەی بگرن و هەندێک جاریش لەبیری بکەن و بە تیلەی چاو سەیری دیمەنێک بکەن و پاش ماوەیەکیش ئەو ئەو دیمەنە جوانەتان بەبیر دێنێتەوە و بە گاڵتەوە سەرتان لێی سوڕ بمێنێت و بە بیرکەوتنەوەی ئەو دیمەنە سوپاسی بکەن. بەڵێ، تێگەیشتن ئەو هەمان خودی خودی ئێوەیە، ئەو هەمان دەروونناسە ڕاستەقینەکەی ئێوەیە، ئەگەر ئێوە کەسێکی تەندروست بن لەگەڵ ئەم خودی خۆتانە لەمێژە یەکتر دەناسن، بەڵام هەندێک جار باری گرانی دابونەریت و پەروەردەی کۆن و کۆمەڵگەی داخراو ئەم خودی ڕاستەقینە ئەوەندە بەلاوە دەنێت و لە یادی دەکات کە کەسێکی نوێ دەخوڵقێنێت کە هەوڵ دەدا شوێنی خودی ڕاستەقینە بگرێت. کەواتە لەمەودوا هەوڵ بدەن ئەم خودی خۆیە لە خەو هەستێنن و لەگەڵ خۆتان بیکەن بە هاوڕێ. هەندێک کەس لە زمانی خودی دەروونییەوە، دانی بەوە داناوە کە حەزێکی زۆریان لە کوڕانی جوان هەیە یان تەنانەت کوڕێک دڵی داگیر کردوون، هەڵبەت ئەم کەسانە گەر کچ بن سەیر نییە، بەڵام ئەگەر پیاو یان کوڕێک بێت هەندێک جار دەبێتە هۆی سەرسوڕمانی هەندێک کەس. ئەم خۆشویستنە لە هەندێک کاتدا پێی خۆی لە بەڕەکەی دەهێنێتە دەر و دەبێتە هۆی بزواندنی حەزی سێکسی، بە پێچەوانەشەوە، لە دانپێدانانی هەندێک ئافرەتدا هەبووە کە بەرامبەر بە ژنێکی تر ئەم حەزەیان پەیدا کردووە. بە هەر حاڵ زانست مافی بە هەردوو لەو کەسانە داوە و گەیشتۆتە ئەو ئەنجامەی کە پێویستە سەبارەت بە قۆناغی منداڵی یا لاوێتی و ژینگەی بنەماڵەیی ئەوان لێکۆڵینەوە بکرێت و هۆکاری ئەم حەزانە بدۆزرێتەوە. تابلۆی مێشکی مرۆڤ خاوە و هەر جۆرێک کە ژینگە پەروەردەی بکات گەورە دەبێت و بار دەگرێت. ئەگەر ئازادی پێویست بۆ دەرخستنی هێز و تواناکانی مرۆڤ هەبێت، بە باشی گەشە دەکات و ئەگەر لە ژینگەی داخراودا بێت و دەرفەتی پێویستی بۆ گەشەکردنی هێزە دەروونییەکانی نەبێت، نەخۆش دەکەوێت و دەژاکێت. ژینگەیەک کە لە نێوان دوو ڕەگەز جیاوازی دابنێت و ئەم دوانە لە یەکتر جیا بکاتەوە و جیهانی ژن بۆ پیاو نامۆ و نائاشنا و فریودەر و شەهوانی و جیهانی پیاویش بۆ ژن تاریک و زبر و نامیهرەبان و شەهوەتپەرست بکات، ژینگەیەکی ناتەندروستە. ئەم ژینگەیە ناتوانێت ژن و پیاوی تەندروست بە کۆمەڵگا ببەخشێت. بە گشتی کلتور و فەرهەنگی ئەم کۆمەڵگایە پڕە لە چیڕۆک و شیعر و تانە و تەشەری ئەم دوو ڕەگەزە بە یەکتر. لە نموونە و پەند و مەتەڵی پیرەمێرد و پیرەژنەکاندا ئەم ژینگەیە بە ناتەندروست باس دەکرێت. منداڵەکانی ئەم پیاو و ژنانەی ئایندەش هەر بە شێوازی باوک و دایکەکانیان باردێن. جا ئەگەر ئەم منداڵانە لە یەکتر جیا نەکرێنەوە، خوشک و براکان لە لای یەک، لەگەڵ کچ و کوڕە ناشیرین و جوانەکانی دراوسێکان لە یەک قوتابخانە و باخچە و گەڕەک و یاری بکەن و سەیری سەما و هەڵپەڕکێی یەکتر بکەن و لەگەڵ ناشیرینی و جوانییکانی یەکتر ئاشنا ببن، دەبینن کە هەموو مرۆڤەکان لەگەڵ یەکدا یەکسانن. ئەگەر کەسێک لە شتێکدا بەهێزە لە شتێکی تردا لاوازە و ئەم هێز و بێهێزییەش لەلایەن ئەوی ترەوە واتە هاوڕەگەزەکەی تری پڕدەکرێتەوە. دەبینن ئەوەندەی کچ جوانە کوڕیش جوانە. ئەم دوانە بەیەکەوەن، کە دەگەنە کامڵبوونێکی دوولایەنە، منداڵەکان لە هەمان منداڵییەوە فێری ژیان دەبن، بابەتەکانی فێربوونیش ئەوەندە زۆرە کە ناژمێردرێن، بەڵام ئەگەر حەسارێک لە نێوانیاندا دروست بکرێت، بەردەوام لە نێوان خەڵکانی ئەم بەر حەسار جۆرێک ترس و گومان هەیە. لەبەر ئەوە دۆستایەتی لە نێوان ئەم دوو ڕەگەزە دژە پێک نایەت، بەڵکو دۆستایەتی و هاوڕێتی لە نێوان دوو هاوڕەگەز سەرهەڵدەدات. دوو هاوڕەگەز بەیەکەوە هاوسۆزی دەکەن و فیداکاری دەکەن. کەواتە کاتێک کە پێ دەنێتە ناو کۆمەڵگا، دایمە ترسیان لە ڕەگەزی دژ هەیە و بە زەحمەت دەتوانن پەیوەندی هاوڕێتیان لەگەڵ پێک بهێنن. ئەگەر بە هۆی بەردەوامی و خۆڕاهێنانیش هاوڕێیەتی دروست بێت، ئەگەر ئەم هاوڕێیەتییە بە ئاراستەیەکی باشدا ڕێنوێنی نەکرێت، تووشی لادان دەبێت کە پێویستی بە باسێکی زۆر هەیە. لەبەر دەستدانەبوون و فەراهەمنەبوونی بواری ئاشنایەتی لەگەڵ ڕەگەز، دژ دەبێتە هۆی ئەوەی کەسەکە مەیلی بەلای هاوڕەگەزدا بڕوات و لە خۆشەویستی و حەز و خەمەکان بگرە هەتا حەزی سێکسی خۆی بۆ باس بکات. بەگشتی ئەم ڕووداوە لە کۆمەڵگا داخراوەکان کە لە ژێر باری گرانی داب و نەریتدان دیار و ئاشکرایە. سوڵتان مەحموودی غەزنەویش منداڵێک بوو کە لە ژینگەیەکی وەهادا پەروەردە کرابوو، حکومەتە دیکتاتۆرییەکان بە گشتی ئەم تایبەتمەندییەتیان هەیە و بە تایبەتی لە شارەکانی ئەم جۆرە حکومەتانەدایە کە ئازادی پێکەوە بوون لەگەڵ هاوڕەگەزەکانی مرۆڤ قەدەغە دەکرێت لە ژیانی لادێیی و عەشایەریی ئەم ئازادییانە و پەیوەندی ئازادانەتر ئەنجام دەدرێت، لەبەرئەوە بە گشتی بە بەراورد لەگەڵ شارەکان ئەم جۆرە تێکچوونە ژینگەییانە کەمترە. لە کۆمەڵگایەکی ئازاد کە کچ و کوڕێک پەروەردە کراون و خۆشەویستییەک دروست دەبێت کە بە ئازادی هەڵبژاردنەوە هاتۆتە کایەوە، ئەڤیندارە مافەی هەبووە، کە بڕوا بە ئەڤینی دڵدارەکەی بکات و بە پێچەوانەوە دڵدارەکەش توانیویەتی خۆشەویستەکەی لەگەڵ نەیارەکانیدا بەراورد بکات و لە ئەنجامدا ئەو هەڵبژێرێت. ئەم خۆشەویستیە ئەنجامی جۆرێک ئازادی و سەربەستیی لە هەڵبژاردندا بووە. هەردوو ڕەگەز لە نێوان ژمارەیەکی زۆری ڕەگەزی بەرامبەریان، بە ئازادی ئەو کەسەیان هەڵبژاردووە، بە پێی باسەکەی ئەفلاتوون نیوەکەی تری ئەو کامڵکەر و تەواوکەری ئەو بووە، کەواتە بە گشتی، ئەم جۆرە ئەڤینە خەم و دڵەڕاوکێی کەمتر لە نێوان دوو ڕەگەزدا دروست دەکات. دڵەڕاوکێی جیابوونەوە، بێوەفایی، خەیانەت، کەمتر بینراوە کە لەم جۆرە خۆشەویستییانەدا ژن و پیاو بە پێچەوانەشەوە، پیاو بۆ ژن سنوورێک بۆ هەڵسوکەوت کردن لەگەڵ کەسانی تر و سنوورێک بۆ خواستەکانی یەکتر دابنێن. تەنانەت هەندێک جار بینراوە کە هەندێک لە ژنان خۆیان ژنێکی تر بۆ مێردەکەیان دەهێنن و بە قەد ڕابردووش حەز و خۆشەویستیان بۆ مێرد و منداڵ و ماڵەکەیان هەیە. لەم جۆرە لە کۆمەڵگای ئەمڕۆدا بە فراوانی دەبینرێت و مێژووش لەم نمونەیەی بە زۆری تێدایە. هەڵبەت پێچەوانەی ئەم کارەش لە دەر و دراوسێ دەبیسرێت و، لە کەلتووری کۆنی ئێمەشدا هەوێ بەسەرهێنان و پەند دوو نموونەیە و تەنانەت لە ڕوانگەی دەروونناسی فرۆیدی ئێرەیی دایک هەندێک جار بەرۆکی کچەکەشی دەگرێت و بەرامبەر بە زاواکەی خۆی هەستێکی خۆشەویستیی نامۆ دەبینێت و ئەو کاتەش کە کچەکەی دەگاتە مێردەکەی ڕکەبەرایەتی نێوان کچ و دایک دەگاتە لووتکە و ڕقی دایک بەرامبەر بە زاواکەی زۆر دەبێت و هەر ئەمەش دەبێتە هۆی ئەوەی دوژمنایەتی بەناوبانگی زاوا و خەسوو دەست پێبکات. کاتێک فرۆید ئەم بیرۆکە وروژێنەر و جەنجاڵ یەی هێنایە ئاراوە، ویژدانی خەوتووی کۆمەڵگا لە خەو هەستا و لە دژی ئەو دەستی بە گلە و گازەندە و سکاڵا کرد. هەندێک لەم بیروڕا و تیۆریانە حاڵەتی ڕۆمانسیانە و خەیاڵاوی هەیە و وەرگرتنی لە لایەن ئێمەوە دژوارە. بەڵام لەوانەیە بکرێت بە تۆزێک وردبوونەوە و وتووێژ لەگەڵ خوددان، بە هەندێکیاندا دابنرێت. لە کۆمەڵگایەکی داخراو و باوکسالاردا، هەندێک جار دیکتاتۆری و حکوومەتیش ئەوەندە حەزیان بە ئازادی لەم پەیوەندییەدا نییە. لەبەرئەوەی ئەم جۆرە ئازادییە تەندروستە دەبێتە هۆی تەندروستی و ڕۆحی دەروونی و تاکەکانی کۆمەڵگاش دەبنە خاوەنی هەستێکی ئازادیخوازی